کوا شنەی پەیوەستی گیانی؟ کوا شەپۆلی پڕ لە بەستەی ناو گەرووی ئاهەنگی جوانی؟ کوا وەرە تێشووی بەیانی ڕەوتی پیرۆزی ژیانم؟ کوا فریشتەی بەهرە بەخشی ناو بەهەشتی شیعرەکانم؟ بۆچی نایە خۆری بەرزی دەکەل و لوتکەی نزارم؟ تێی کەژ و کێو و پر لە داخی پێ بە پێی شەماڵی زارم بۆچی نایەی وەک شەماڵ برژێتە توێی دەشتی دەروونم تا بخەمڵێ لالەزاری کانی ئەشقی پاکی و ڕوونم دەی وەرە دەی وەرە نەک سەبری دووریت وردی نازدارم بکێڵێ و دەی وەرە نەک سەبری دووری وردی نازدارم بکێڵێ و میهرەبانی سۆز و تاسەی تۆم بە جارێ تیا نەهێڵێ چونکە باڵندەی تەریو و لانەیی و چونکە باڵندەی تەریو و لانەوازی تۆ پەرستم تا بمێنێم. تا بمێنێم بۆ گڕی تۆ شعری جوانی هەڵدەبەستم ئێستەیش گۆرانی لەلایەن هونەرمەندی بەناوبانگی شاری روانسەر کاک ئایەتی ئەحمەد نژاد.